برام ئەحمەد، پێش هەموو شتێک با هەواڵێکی حیکمەتت پێ ڕابگەیەنم کە تازە بە دەستم گەیشتووە. حیکمەت دوێنێ هاتەوە قوتابخانە، دایک و باوکی پێک هاتوونەتەوە و لەم ڕووە زۆر شاد و شەن گوڵە. شتێکی دیش هەیە دەمەوێ پێت بڵێم، ئەو نامانەی کە تۆ بۆم دەنێری هەموویان کۆ دەکەمەوە، پێشان نامەکانم بە پەرت و بڵاوی لە سوچێکا و لێرە و لەوێ فڕێ دەدان بەڵام چەند ڕۆژێ لەمەو پێش هەمویانم ڕێک خست و بە گوێرەی بەرواریەکانیان خستمە ناو دۆسیەیەکەوە وانەزانی مرۆڤێکی هێندە بە هۆش و گۆشم یا ئەوەندە بێ ئیشم لە بێ ئیشیاندا ئەمەم کردبێ نا بە هیچ جۆرێک بەڵکو و ڕووداوێک پێشهات کە ناچار بووم ببمە ئەم کچە ڕێک و پێکا لە ماڵەوە هەموو ناویان نابووم تەممەڵخان خوشکم دایکم باوکم لە بێسەروپایی و پەرتوبڵاوی کارەکانمەوە هەر هاوار و گلەییان بوو. لەگەڵ ئەوەشدا کە خۆم نەمدەویست ئاوها ناڕێک و پێک بم، بەڵام لەوەش زیاترم لەدەست نەدەهات. بیانیان دەبوایە دوو سەعات بەدوای کتێب و دەفتەرەکانمدا بگەڕێم و هەریەکەیان لە کون و قوژبنێکیدا بدۆزمەوە. دایکم زۆری خەم پێدەخوارد و هەمیشە سەرزەنشتی دەکردم. قوڕ بەسەر ئەو ماڵەی تۆی دەتیەیە! منیش وەڵامم دەدایەوە، چی بکەم وا دروست بووم. چەند ڕۆژێ لەمەوبەر ئەم باسە سەر لە نوێ هەڵیدایەوە، هەر چەند دەگەڕام کتێب و دەفتەرەکانم نەدەدۆزیەوە، باوکم دەستی بە بۆڵە بۆڵ کرد، باپیر و نەنکیشم لە ماڵی ئێمە بوون، ئەوانیش لە بێ سەروبەری و ناڕێک و پێکی من و زاڵە هاتبوون. تەنانەت خوشکیشم خۆی تێکەڵ کرد و دەستی بە مژگاریکردنی من کرد. کز نابێ هێندە بێ سەر و بەر و بێ دەست و پا بێ. هێندەیان لێ بێزار ببووم، دەمویست مێزەکەم لە پەنجەرەکەدا فڕێدەمە حەوشەکە، بەڵام کاتێ پەرداخێکم ئاو خواردەوە و هەناسەیەکی قووڵم هەڵکێشا، تەواوی تووڕەییەکەم ڕەویەوە و تێگەیشتم ئەوان ڕاستن ئیدی بڕیارمدا دوایی بەم حاڵە بێنم و ببمە کچێکی ڕێک و پێک دەست بەجێ تەواوی کەلوپەلی مێزەکەم هەر ڕشتە دەرێ تا سەر لە نوێ هەمویان بەڕێکی کۆبکەمەوە و هەر شتەی لە جێی خۆیدا دابنێمەوە کاتێک کتێبەکانم هێنانە دەرێ جووتێک گۆرەوی پیاوانە قەڵەمێکی لێو و دوو کارتم لە ناو کتێبەکاندا دۆزیەوە هەمویانم بردنە ژووری میوان باس هەمان باسی گۆڕیم بوو ئەوان هێشتا هەر لەبارەی بێسەروپایی منەوە دەدوان گۆرەویەکانم پێشاندان و پرسیم ئەمە هی چێە؟ باوکم هاواری کرد هی منە ئەمە لە کوێ بوو پێرێ دوو سەعات بە دوای داگەڕام نەم دۆزیەوە لە ناو کتێبەکانی مندا بوو دوایی قەڵەمی لێوەکەم هەڵبڕی و پرسییم ئەمە هیچەیە ئەم جارە دایکم شیڕاندی مردود مرێ ئەوە لە کوێ هێنا کەوت بووە پشتی دەفتەری بیرکاریەکەمەوە کارتەکانم پێشاندا ئەی ئەمانە هیچێن دەموچاوی خوشکم سوور هەڵگەڕا و پرسی ئەمانەت لە کوێ دۆزیەوە؟ من زۆریان بە دوادا گەڕام. لە ناو مێزەکەی مندا بوون، مەترسە نەمخوێندوونەتەوە. ها بیانگرە. پاندانەکەم دیار نەبوو، زۆری لێگەڕام بێهوودە بوو، دەستم بە بۆڵەبۆڵ کرد، دایکم پرسی، دیسانەوە چیت ون کردووە بۆڵەبۆڵتە؟ پاندانەکەم دیار نییە. دایکم بە سەریدا شیڕاندم. کچێ هەی هیچ و پووچ، تەنانەت نازانی قەڵەمەکەشت لە کوێیە. نەنکیشم هەر هەڵیدایە و وتی، تۆ تا ماویت لەم بێ سەر و پایەت واز دێنی؟ کێشەکە خەریک بوو تەواو دەبوو باوکم هەڵیدایە. چەند جارم پێ کوتی هەر شتە و لە جێگای خۆی دابنێ، تۆ لای خۆت کچی، کچ نابێ هێندە بێ سەر و پا بێت. خوشکم وتی، وەرە ئێستا بە قەڵەمی من بنووسە، بەڵام وونی نەکەی ها! خوشکم چوو لە ژوورەوە قەڵەمەکە بێنێ، بەڵام زۆری پێ چوو، دواییش هەر لەوێوە هاواری کرد، کێ قەڵەمەکەی منی هەڵگرتووە؟ نەنکم ناڕەحەت بوو. کچ و کوڕی وەکو ئێوە ماڵ بەڕێوە دەبەن، تڕحێو، ئێوە ناتوانن قەڵەم و دەفتەری خۆشتان هەڵگرن. دایکم سەر لە نوێ کەوتەوە بۆڵەبۆڵ. من نازانم ئەمانە چوونەتەوە سەر چێ. ئێمە هیچ کاتێ بەم شێوەیە هەڵپژاو و داپژاو نەبووین. باپیرم کە ئەفسەری خانەنشینە و خاوەنی ڕەفتار و بیرکردنەوەیەکی سەربازیانەیە، لە قسەکەی دایکم تووڕە بوو وتی. ئێوە خەریکن ئامۆژگاری ئەم منداڵە بەسەزمانانە دەکەن کە بەقەدەر نیوەی پەنجەی خۆتانان؟ دەشڵێن بە چێ چوونەتەوە؟ خۆشتان لە هەمووان خراپترن، هیچ کاتێ نازان چیتان لە کوێ و لە کوێ داناوە. بژی بابە گەورە. لەو پشتیوانیی کردنی زۆر خۆشحاڵ بووم. دەمزانی کەس ناتوانێ قسەی لە قسەیدا بکات، بەڵام نەنکیشم ئیشەکەی تێک دایەوە کە کوتی، تۆ کە ئاوا قسە دەکەی منداڵەکان هێندەی دی بە خۆ دەنازن و خۆ بەردەدەنەوە. کاتێ دەمی باپیرە دەبۆوە هێندە بە ئاسانی کۆڵی نەدەدایەوە، بە توڕەیەوە وەڵامی دایەوە. گەورە ئاو دەڕێژێ و بچووک پێی لێ دەخا. کاتێ کاروباری گەوران ڕێکوپێک نەبێت، دەبێ چاوەڕێی چی لە منداڵ بکرێ؟ جیا لە سەرپنجی خۆی دەڕوێتەوە. دایک و باوک کە ئیشیان لە جێی خۆیدا نەبێ، ئاشکرایە کە منداڵیشیان ڕێکوپێک نابن. لە ماڵێدا دەبێ هەر شتە و جێگای تایبەتی خۆی هەبێ. تا هەر کاتێ پێویست بوو بتوانن بیدۆزنەوە و بە خۆڕایی کات بە فیڕۆ نەدەن. باوکم قسەی باپیرەی پەسند کرد و وتی، باپیرە لە سەردەمی سەربازیشدا هەر بە ڕێکوپێکی ڕاهاتووە و پەروەردە بووە. منیش هەروا ساڵەهایەکە کەلوپەلەکانم هەر یەکەیان جێگای تایبەتی خۆیان هەیە. هەمیشە دەزانم چەرخەکەم لەناو کام گیرفانمە، دەستەسڕم لە کوێیە، جزدانی پارەم خستۆتە کوێوە. باپیرە سەرێکی بادا، بەڵێ پیاو دەبێ وابێ. دایکم لەگەڵ ئەمەدا نەبوو. چۆن؟ پیاو هەندێ جاریش لێی تێکەر دەچێ. باوکم ئەمەی بەدڵ نەبوو نەڕاندی. ئەمە گۆ و ئەوە مەیدان. بۆ ئەوەی زیاتریش سەرنج ڕاکێشێ لە جێی خۆی هەستا و چاوی نوقاند و وتی، سەیرکەن، من هەمیشە چەرخەکەم دەخەمە گیرفانی چەپی پانتۆڵەکەمەوە. هەموو بە وردی خەریکی سەیرکردن بووین. باوکم هەروا بە چاوی نوقاوەوە دەستی بۆ گیرفانی پانتۆڵەکەی برد تا چەرخەکەی دەربێنێ، بەڵام هەر چەند گەڕا چەرخەکەی نەدۆزیەوە، زۆر توڕە بوو، بۆ ئەوەی تەریقیش نەبێتەوە قسەکەی گۆڕی و وتی، بۆ نموونە بە چاوی نوقاوەوە دەزانم قەڵەمەکەم لە کوێیە، هەمیشە دەیخەمە گیرفانی چەپی چاکەتەکەمەوە. دوایی هەر بە چاوی نوقاوەوە دەستی بردە گیرفانیەوە. ماوەیەک گەڕا، چونکە لە قەڵەمەکەش سووسەیەک نەبوو، هەموومان پێکەنین گرتینی و نەشمان دەتوانی هیچ بڵێین، باپیرم بە تەوسەوە وتی، باوکم کە لە شەرما ناوچەوانی ئارەقەی کردبوو وتی، دەڵێی گیرفانەکەم قوون بووە، کەوتۆتە خوارێ، ئەوە نییە لێرەیە؟ دەستی بردە خوار گیرفانی چاکەتەکەیەوە و شتێکی دەرێنا، بەڵام قەڵەم نەبوو، غەرغەڕەی دەزووی دایکم بوو لە خوار گیرفانی باوکمەوە هاتە دەرێ. باوکم بە توڕەییەوە پرسی، ئەم غەرغەڕە دەزووە لە گیرفانی مندا چی دەکا؟ دایکم خێرا ڕاپەڕی و غەرغەرەکەی لە دەست قۆستەوە ئاه پێرێ ویستم قۆپچەی کراسەکە لێ نێمەوە لە ناو جلەکانتا لە بیرم چوو باپیرم هێندە پێکەنی کۆکەی پێوە نووسە هەروە دەکۆکی و لە گیرفانەکانیشیدا بە دوای دەسە سڕدا دەگەڕا دوای ئەوەی تاوێک گەڕاوتی دەسە سڕەکەم لە گیرفانی پانتۆڵەکەمدایە من ڕام کرد و چووم دەسەسڕی بابە گەورە لە گیرفانی پانتۆڵەکەیدا کە لە ڕاڕەوەکە هەڵواسرابوو بێنم، بەڵام هەر چەند دەگەڕام دەستەسڕ ئاسەواری نەبوو، وتم، بابە گەورە نییە. بە سەریدا گرماندم. من چل ساڵە دەستەسڕ دەخەمە گیرفانی ڕاستی پانتۆڵمەوە. دایکیشم هات، پێکەوە بە دوای دەستەسڕا کەوتینە گەڕان بەڵام بێ سوود بوو. باپیرم وتی، پاڵتۆکە بێنن بزانم خۆ ئێوە هیچتان لە دەست نایە. پاڵتۆکەمان هێنا، ئاشکرا بوو پار کە پاڵتۆکەیان هەڵگێڕاوەتەوە بەرگ درووەکە لەبیری چووە گیرفانی بۆ بکاتەوە، باپیرە هەر گیرفانیشی نییە. باپیرە زۆر تووڕە بوو، ویستی جگەرەیەک پێ بکات، بەڵام هەر چەند گەڕا قوتووی جگەرەکەی نەدۆزییەوە بە توڕەییەوە وتی، قوتووی جگەرەکەم لە کوێیە؟ نەنکم وەڵامی دایەوە، هەر لەوێ بوو. هەموو لە هەموو دەستمان کرد بە گەڕان وەکوو جوجەڵە مریشک بە دوای داندا بگەڕێین، بۆ دۆزینەوەی قوتووی جگەرەی باپیرە بەم لاولادا بڵاو بووینەوە، نەنکم، خوشکم، کارەکەرەکەمان، هەر هەموومان کەوتینە گەڕان و پشکنینی، باپیرم زۆر تووڕە بوو هەر هاواریشی دەکرد، خێرا کەن، بگەڕێن، زوو بیدۆزنەوە. چونکە هەموومان لە باپیرم دەترساین نەمان دەتوانی ورتە بکەین. دایکم کە زۆر قەڵەوە چووە ژێر قەنەفەکە بگەڕێ لەوێ گیر بوو نەیتوانی بێتە دەرێ. سێ چوار دەستەکی قاچیمان گرت و ڕامان کێشایەوە دەرێ هەر یەکە و شوێنێک دەگەڕا یەکێک ناوتاقەکان یەکێ پشتی مێزەکە و یەکێ خەریکی ژێرفەرشەکان بوو برۆچڕەکانی باپیرم هاتبوونە سەرچاوی لە ناکاودا نەڕاندی دەڵێی لەگەڵ ئێوەم نییە خێراکەن بیدۆزنەوە پرسییم ئەم گۆرەویانە هیچێن دایکم وەڵامی دایەوە ئۆی قوڕی دنیا ئەمە لە کوێ بوو مانجێکە بەدوایاندا دەگەڕێم خوشکەکەم پسولەیەکی ئاو کارەبای بەدەستەوە بوو هاتەوە ژوورێ و وتی ئەمە چییە بە کەڵک دێ؟ باوکم وەڵامی دایەوە کچێ ئەم پسولەیە بۆ لای تۆیە ماوەیەکە من بە دوایدا دەگەڕێم لە بالکۆنەکەدا لە ژێر گوڵدانەکان بوو. کاتێک کە بە دوای قوتوی جگەرەکەی باپیرەدا دەگەڕین هەریەکە و شتێکی دەدۆزیەوە و دەیپرسی ئەمە هیچەیە ئەوە باپیرەش هەر نەڕێیەتی خێرا کەنجگەرەکەم بدۆزنەوە چوومە کتێبخانەی باوکم سوتیانێکم لەوێ دیتەوە پرسیم ئەمە هی کێیە؟ وام زانی هی خوشکەکەمە، بەڵام کارەکەرەکەمان بە توڕەیەوە سوتیانەکەی لە دەست تانم و قیژاندی ئەمەت بۆ لای خۆت هەڵگرتووە. کەلوپەلێکی زۆر کە چەند مانجێک بوو بە دوایاندا دەگەڕاین و دیار نەبوون، لە کن و قوژبنانەوە سەریان وەدەر دێناوە، باوکم دوو چەنگاڵی لە ناو تەنەکەی خۆڵەکەدا دۆزییەوە. دایکم بە خزمەتکارەکەمانی وت بچێ لە دەرەوە پاکەتە جگەرەیەک بۆ باپیرە بێنێ. باپیرە لە جێی خۆی ڕاوەستا بۆوە پارە بۆ کڕینی پاکەتەکە دەرهێنێ قوتووی جگەرەکە لە ژێر خۆیان کەوتە سەر زەوی باپیرە زیاتر تووڕەبوو نەڕاندیەوە چێ ئەم قوتووی جگەرەی خستۆتە ژێر منەوە چەند وەختە بە دوایدا دەگەڕێن بۆ ناڵێن لە کوێیە ئێمە هەمومان سەربەخۆ پێکەنین دایکم گوێی منی گرت و ڕایکێشا و وتی، ئەم جارە ئەگەر بێ ئەدەبیە بکەیت بیبەریتی ژل لە زاری دەکەم. لەو ڕۆژەوە بڕیارم داوە بە ڕاستی ببمە کچێکی ڕێک و پێک، چونکە بە چاوی خۆم بینیم کە بێ سەروپایی و ناڕێکی چەندە مێشکی ئادەمیزاد خراپ دەکات، ڕاستە کە دەڵێن هەر ئاقڵە لە خەسارێ. نامەکانی تۆشم خستوونەتە ناو دۆسیەیەکەوە. ئومێدەوارم ژمارەی نامەکانت هێندە زۆر بن